بەناوی خودای بەخشندە و میهرەبان. سوپاس و ستایش بۆ ئەو خودایەی کە ئاسمانەکان و زەوی دروست کردووە، تاریکی و ڕووناکی فەراهەم هێناوە، کەچی لەگەڵ ئەو هەموو بەڵگە بەهێز و سەرسام ئاوەرانەدا پاشان ئەوانەی بێ باوەڕبوون بە پەروەردگاریان یەکێک لە دروستکراوەکانی خودا دەکەنە هاوتای خودا. خودا ئەو زاتەیە کە ئێوەی لە قوڕێک دروست کردووە لەوەدوا کاتێکی بڕیاریدا کە خەوتنە وەک نیوە مەرگێک بەشێک لە ئەندام هەستیارەکان لە کار دەکەون بۆ ماوەیەک و کاتێکی دیاریکراوی تریشی لای خۆی بڕیار داوە بۆ هەموو کەسێک کە کاتی تەواوبوونی تەمەنیەتی کەچی پاش ئەو هەموو بەڵگانە بۆ دەسەڵاتی بێسنووری خودا ئێوە ئینکاری زیندووبوونەوە دەکەن و هەر لە گوماندان وهو الله في السماوات وفي الأرض ئەوە هەر ئەڵلایە پەرسراوە لە ئاسمانەکان و زەویدا و نهێنی و ئاشکراتان دەزانێت بە هەموو کار و کردەوەیەکیش کە دەیکەن ئاگادارە. بێباوەڕان هیچ بەڵگە و موعجیزەیەکی پەروەردگاریان بۆ نایەت پشتی تێنەکەن و ڕووی لێ وەرنەگێڕن. کەوابوو بێگومان ئەوانە کاتێک ئەو حەق و ڕاستیەیان بۆ هات کە قورئانە بڕوایان پێ نەکرد، جا لە ئایندەدا بۆیان دێت و پێیان دەگات هەواڵی ئەوەی کە ئەوان گاڵتەیان پێ دەکرد. ئایا نەیان بینیوە و نەیان زانیوە بەهۆی شوێنەوارەوە چەندەها نەوەمان پێش ئەمان لەناو بردووە کە پایەدارمان کردبوون لە زەویدا بە شێوەیەک ئێوەمان ئاوا پایەدار نەکردووە و بارانی زۆرمان بەردەوام بۆ دەباراندن کە دەبووە هۆی پێگەیشتنی جۆرەها ڕوەک و بەروبووم چەندەها جۆگە و ڕووباریشمان لەناو چێڵگە و باخ و شارەکانیاندا بۆ ڕەخساندبوون خوڕەمی دەکرد بەنێو درەخت و کۆشک و تەلاریاندا بەڵام بەهۆی لادان و گوناه و تاوانیانەوە لەناومان بردن و نەوەی ترمان لەدوای ئەوان هێنایە کایەوە. خۆ گەر نووسراوێکمان بۆ تۆ لەناو کاغەزێکدا داببەزاندایە، ئەوجا دەستیشیان لێبدایە، ئەوە ئەوانەی کە بێ بڕوا بوون دەیانوت، ئەمە جگە لە جادوویەکی ئاشکرا هیچ شتێکی تر نییە، هەر باوەڕ ناهێنن. هەروەها دەیانوت، چی دەبوو ئەگەر فریشتەیەک بۆ لای محەممەد دابەزیایە و بە چاوی خۆمان بمانبینیایە، جا ئەگەر فریشتەمان بناردایە ئەوە کۆتایی بە هەموو شتێک دەهات و پاشان مۆڵەت نادرێن تا تەوبە بکەن. خۆ ئەگەر فریشتەمان بکردایە بە پێغەمبەر ئەوە لە شێوەی پیاوێکدا دەمان نارد و هەمان گومان کە ئێستا هەیانە بۆیان دروست دەبوو. ئەی محەممەد دڵت لە خۆت دانەمێنێت، سوێن بێت بە خودا، بەڕاستی گاڵتە کراو بە پێغەمبەرانی پێش تۆ، سەرەنجام ئەوەی ئەوان بڕوایان پێی نەبوو گاڵتەیان پێدەکرد یەخەی پێگرتن و نغرۆی کردن خودا تۆڵەی لێ سەندن پێیان بڵێ بڕۆن بگەڕێن بەسەر زەویدا و پاشان تەماشا بکەن و سەرنج بدەن بزانن سەرەنجامی ئەوانەی بەرنامەی خدایان بە درۆزانی چۆن بووە و چیمان بەسەر هێنان ئەی محەممەد لێیان بپرسە و بڵێ ئەوەی لە ئاسمانەکان و زەویدا هەیە هی چێە؟ هەر خۆت وەڵام بدەوە و بڵێ، هەر هی خودایە کە ڕەحم و میهرەبانی لەسەر خۆی فەرز کردووە، سوێن بێت بە خودا بەرەو ڕۆژی قیامەت کە هیچ شک و گومانی تێدا نییە کۆتان دەکاتەوە، هەرچەندە ئەوانەی کە خۆیان دۆڕاند و بیریان لە قیامەت نەکردەوە ئەوە هەر باوەڕ ناهێنن. هەرچی کشومات بووە لە شەودا و دەجوڵێت لە ڕۆژدا هەر هی خودایە، بێگومان ئەو پەروەردگارە خودایەکی بیسەر و زانایە. هەروەها پێیان بڵێ، ئایا بە عەقڵ و ژیری ئێوە ڕەوایە کە جگە لە خودا کەسێکی تر بکەمە پشت و پەنای خۆم؟ کە بەدیهێنەری ئاسمانەکان و زەویە و هەر ئەویش ڕۆزی بەخشە و بێنیازە لە هەموو ڕزق و ڕۆزیەک دووبارە بڵێ، من بەڕاستی فەرمانم پێدراوە یەکەم کەس بم کە تەسلیمی ئەو زاتە ببم و موسڵمان بم و من پێت ڕادەگەیەنم کە هەرگیز نەکەیت لە موشریک و هاوەڵگەران بیت. هەروەها ئەی محەممەد، بڵێ، بەڕاستی من زۆر لە سزای ڕۆژێکی گەورە دەترسم کە سزای ڕۆژی قیامەتە، ئەگەر یاخی بم لە فەرمانی پەروەردگارم. ئەوەی لەو سزایە دەرباز بکرێت لەو ڕۆژەدا، ئەوە بەڕاستی ئیتر دیارە کە خودا ڕەحمی پێکردووە و شایستەی میهرەبانیی ئەو بووە. ئەو دەربازبوونە سەرفرازییەکی ئاشکرایە. دڵنیابە لەوەی ئەگەر خودا دووچاری زیان و گرفتێکت بکات، ئەوە هەرگیز لابەری نییە جگە خۆی نەبێت. خۆ گەر بیەوێت تووشی خێر و خۆشیەکت بکات ئەوا ئەو خودایە دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە، هەر ئەو خودایەش زاڵ و باڵادەستە بەسەر هەموو بەندەکانیدا و هەر ئەویشە زاتێکی دانا و ئاگایە بە نهێنی و ئاشکرای بەندەکانی. ئەی پێغەمبەر بەوانە بڵێ کە شایەتیان دەوێت لەسەر پێغەمبەرایەتی تۆ، چ شتێک گەورەتر و ڕاستترە لە شایەتیدا؟ هەر خۆت بڵێ، اللە ڕاستترین شایەتە کە شایەتی نێوان من و ئێوەیە. من ئەم قورئانەشم بە وەحی و نیگا بۆ هاتووە تا ئێوە و هەموو ئەوانەی پێیان گەیشتووە ئاگادار و بێدار بکەم، لەگەڵ ئەم هەموو ڕوونکردنەوانەدا ئایا ئێوە ئیتر شایەتی دەدەن کە بەڕاستی لەگەڵ خودادا چەند خودایەکی تر هەبێت؟ بڵێ، من بەش بە حاڵی خۆم شایەتی ناحەق و ناڕەوای وا نادەم و بڵێ، بەڕاستی ئەو خودایە زاتێکی تاک و تەنهایە و من بەڕاستی بەریم لە هەموو ئەو شتانەی کە ئێوە دەیانکەنە هاوەڵ و هاوتای ئەو زاتە. ئەوانەی کتێبی ئاسمانیان پێداون لە گاور و جوو پێغەمبەر دەناسنەوە هەروەک چۆن منداڵەکانی خۆیان دەناسنەوە، بەڵام ئەوانەی کە خۆیان دۆڕاند و بڕوایان بە محەممەد نەهێناوە ئەوە هەر باوەڕ ناهێنن. جا کێ هەیە لەوە ستەمکارتر بێت کە شتی نادروست و درۆ بۆ خودا هەڵبستێت، یان ئایەت و فەرمانەکانی خودا بە درۆ دەزانێت؟ چونکە بەڕاستی ئەو ستەمکارانە سەرفراز نابن. لە ڕۆژێکدا کە هەموو خودانەناس و هاوەڵگەران کۆدەکەینەوە بەگشتی و پاشان دەڵێین بەوانەی کە هاوبەشیان داناوە بۆ خودا، کوان و لە چوێن ئەو شتانەی دەتانپەرستن و دەتانوت هاوتای خودان بە خەیاڵی خۆتان. پاشان سەرەنجامی بێباوەڕیان هیچ نەبوو بێجگە لەوەی کە وتیان، سوێن بە خودای پەروەردگارمان، ئێمە هەرگیز موشریک و هاوەڵگەر نەبووین. سەیرکە چۆن درۆ لەگەڵ خۆشیان دەکەن. چۆن بیر و بڕوای پووچیان لێ ون بووە و ئاسەواری نەماوە. هەندێکیان لەو بێباوەڕانە گوێت بۆ دەگرن لە کاتی خوێندنی قورئاندا، بەڵام چونکە مەبەستیان نییە شوێن حەقیقەت بکەون، ئێمە پەردەمان هێنا بەسەر دڵیاندا لە تێگەیشتنیان بۆ قورئانەکە و گوێمان سەنگین و گران کردوون وەک ئەوە وایە کە نەبیستن. ئەگەر هەرچی نیشانە و بەڵگەیەکیش هەیە بیبینن ئەوان بڕوای پێ ناکەن هەتا کاتێکیش کە دێن بۆ لات دەیکەنە مجادلە و دەمەدەمێ سەرنجام خودا نەناسان دەڵێن ئەم قورئانە هیچ نییە بێجگە لە داستانی پێشینان نەبێت ئەوانە نایەڵن کەس گوێ بۆ قورئان بگرێت و خۆشیانی لێ دوور دەخەنەوە جا بەو کارەیان جگە خودی خۆیان کەس لەناو نابەن و هەستیشی پێ ناکەن جا ئەگەر ئەوانە ببینی لە قیامەتدا لەسەر لێواری دۆزەخ ڕاوەستێنراون بەدەم حەسرەت و ئاه و ناڵەوە جا دەڵێن خۆزگە جارێکی تر بیان جێڕاینایەتەوە بۆ دنیا و لەم سەرنجامە شومە ڕزگارمان دەبوو ئەوسا هەرگیز نیشانە و بەڵگە و ئاەتەکانی خودامان بەدرۆ نەدەزانی و باوەڕی بەتینمان پێی دەبوو نەخێر ڕاز ناکەن و بڕوان ناهێنن بێگومان ئەوە ئاواتێکی ئەستەمە، هەموو ئەو کار و کردەوە و پیلانانەی کە پێشتر دەیان شاردەوە ئێستا وا ئاشکرا بووە بۆیان، خۆ ئەگەر بگەڕێندرێنەوە بۆ دنیا ئەوە هەر دەست دەکەنەوە بەو کار و کردەوانەی کە جاران دەیان کرد، بەڕاستی ئەوانە هەر درۆ دەکەن و درۆزنن. ئەوانە وتیان، ژیان هەر ئەم ژیانەی دنیایە و هیچی تر نییە، ئێمە زیندوو ناکرێینەوە بۆ لێپرسینەوە. جا ئەگەر کاتێک ئەوانە دەبینیت لەبەردەم دادگای پڕ لە دادی پەروەردگاریاندا وەستێنراون، خودای گەورە پێیان دەفەرموێت، ئایا ئەمەی کە بۆتان پێش هاتووە و دەیبینن ڕاست و حەقیقەت نییە؟ بە کەساسی و خەجاڵەتیەوە دەڵێن، بەڵێ ڕاستە، سوێن بە پەروەردگارمان، ئینجا خودا دەفەرموێت، مادام وایە سزا و تاڵاو بچێژن بەهۆی بێباوەڕی و یاخیبوونتانەوە. بەڕاستی ئەوانەی کە بڕوایان بە ئامادەبوونی بەردەم دادگای خودایی نەبوو زەرەریان کرد و خۆیان دۆڕاند، کاتێکیش قیامەت کتوپڕ یەخەیان پێدەگرێت دەڵێن، ئاخ و داخ و پەشیمانی بۆ ئەو ڕۆژگارەی بە کەمتەرخەمی و بە بەڕەڵڵایی و سەرکەشی و تاوان بردمانە سەر، لە کاتێکدا ئەوانە هەموو گوناه و تاوانیان داوە بە کۆڵیاندا، ئاگادار بن کە چەندە خراپە کۆڵ و باری وا کە هەڵی دەگرن. ژیانی دونیا جگە لە یاری و گەمە و گاڵتەیەکی کەم نەبێت هیچی تر نییە. بێگومان ماڵی دوایی، بەهەشتی بەرین، چاکترە بۆ ئەوانەی کە پارێزکاری و خوداناسی دەکەن. ئایا ئەوە عەقڵ و ژیریتان بۆ ناخەنە کار و ژیر نابن؟ بەڕاستی چاک دەزانین کە گوفتاری نادروستی خودا نەناسان غەم و پەژارەت بۆ پێش دەهێنێت چونکە بەڕاستی ئەوانە وە نەبێت تۆ بە درۆزن بزانن بەڵکو ستەمکاران هەردان نانێن و ئینکاری ئایەت و فەرمانەکانی خودا دەکەن سوێن بێت بێگومان پێغەمبەرانی پێشتۆش بڕوایان پێ نەکراوە لەگەڵەوەشدا ئەوان دانیان بەخۆدا گرد لەسەر ئەو بڕوا پێنەبوونیان ئازار و ئەشکەنجەش دران هەتا سەرەنجام سەرکەوتنی ئێمەیان بۆ هات و بەهرەوەر بوون پێی و هیچ شتێک نییە بتوانێت ویست و فەرمانەکانی خوددا بگۆڕێت سوێن بێت بە خوددا بێگومان هەواڵ و دەنگ و باسی هەندێک لە پێغەمبەرانت بۆ هاتووە خۆ ئەگەر پشت هەڵکردن و سەرپێچی خودانەناسان زۆر لا سەختە جا ئەگەر دەتوانیت تونێڵێک لە زەویدا هەڵبکەنیت یان پەیژەیەک بە ئاسماندا هەڵپەسێریت تا معجزەیەکیان بۆ پێش بهێنیت بێ سوودە ئەوانە هەر باوەڕت پێ ناکەن ئەگەر خوداش بیویستایە لەسەر هیدایەت و ڕێبازی دروست ئەوە کۆی دەکردنەوە بەمەرجێک خۆیان مەبەستیان بێت کەواتە لەو کەسانە مەبە کە شارەزانین بەڕاستی تەنها ئەوانە بەدەم بانگەوازی خوداوە دەچن کە دەبیستن دڵ مردووەکانیش لە ڕۆژی قیامەتدا خودا زیندویان دەکاتەوە لەوە دواش بەناچاری هەردەبێت بۆ لای ئەو بگەڕێنەوە تا بە سزای بێباوەڕی خۆیانیان بگەیەنێت ئەو خودانە ناسانە وتیان ئەوە بۆ محەممەد معجززەیەکی لەلایەن پەروەردگاریەوە بۆ نایەتە خوارەوە بڵێ، بەڕاستی خودا دەسەڵاتی هەیە کە موعجیزە بنێرێت، بەڵام زۆربەی ئەوانە نافامن و نازانن. هیچ زیندەوەر و گیانلەبەرێک نییە بەسەر زەویدا بڕوات و هیچ باڵندەیەک بە باڵەکانی بفڕێت و ئەوانیش ئوممەت و گەلێک نەبن وەک ئێوە. دڵنیابن هیچ شتێک نییە پشتگوێمان خستبێت لە کتێبە تایبەتیەکەی لەوح المحفوظدا، لەوەودوا هەر هەموو ئەوانە کۆدەکرێنەوە بۆ لای پەروەردگاریان، بۆ ئەوەی دادگایی بکرێن و هەموو کەس مافی خۆی وەربگرێت یا تۆڵەی ڕەوای لێ بسەنرێت ئەوانەی کە بڕوایان نەکردووە بە ئایەت و فەرمانەکانی ئێمە کەڕن حەق نابیستن و ڵاڵن حەق ناڵێن لە ناو تاریکیەکاندا ژیان دەبەنە سەر بێگومان ئەوەی خودا بیەوێت گومڕای دەکات، چونکە خۆیشی دەستپێشخەرە لەو بوارەدا و ئەوەش کە بیەوێت هیدایەتی بدا و هیدایەت وەربگرێت دەیخاتە سەر ڕێبازی ڕاست و ڕەوان. بە خودا نەناسان بڵێ، هەواڵم بدەنێ ئەگەر سزا و تۆڵەی خودا یەخەتان پێ بگرێت یان قیامەت یەخەتان پێ بگرێت، ئا لەو کاتانەدا هانا و هاوار بۆ کەسێک دەبەن جگە لە خودا؟ ئەگەر ئێوە ڕاستگۆن کە غەیری خودا فریاتان دەکەوێت؟ نەخێر، لەو کاتە سامناکانەدا هەر هانا و هاوار بۆ ئەو زاتە دەبەن، ئەویش خودایەکی میهرەبانە، بەڵا و ناخۆشیەکانتان لەسەر لادەبات ئەگەر بیەوێت، جا لەو کاتەدا هەر شتێک کە بە هاوەڵ و شەریکی ئەو زاتەی دادەنێن فەرامۆشی دەکەن. سوێند بێت بێگومان ئێمە پێش تۆ پێغەمبەرانی زۆرمان ڕەوانە کردووە بۆ سەر قەوم و گەلانی تر، جا کاتێک سەرکەش و یاخی بوون تووشی تاڵاوی جەنگ و بەڵا و تەنگانەمان کردن بۆ ئەوەی لێمان بپاڕێنەوە و بڵاڵێنەوە. ئەوانە کاتێک تۆڵە و سزای ئێمەیان بۆ هات بۆ نزا و پاڕانەوەی بە کوڵیان نەکرد، بەڵام دڵیان ڕەق و ڕەش بوو، شەیتانیش ئەو کار و کردەوە ناپەسندانەی بۆ ڕازاندبوونەوە کە دەیانکرد. ئینجا کاتێک ئەو بەرنامە و ڕێبازەی کە یادیان خرابەوە فەرامۆشیان کرد ئێمەش دەواازەکانی هەموو شتێکمان بۆ واڵا کردنەوە و ناز و نیعممەتمان بەسەردا ڕژاندن هەتا کاتێک دڵخۆش و شادمان بوون بەوەی کە پێیاندرا ئیتر لە ناکاو گرتمانن و هەمویانمان سەرگەردان و ڕیسوا کرد اینجا ئەوان بێ ئومێد بوون و بە غەم و پەژارەیەکی زۆرەوە تیاچوون. ئینجا ئیتر ئەو گەلەی ستەمیان کرد و بێ بڕوا بوون بن بڕ کران جا ئەو کاتە بوونەوەر هاوڕێ لەگەڵ ئیمانداران و فریشتەکاندا دەڵێن الحمد للە رب العالمین ئەی محەممەد بەو بێ باوەڕانە بڵێ هەواڵم بدەنێ ئەگەر خدا دەستگای بیستن و بینینتان لێ وەربگرێتەوە و مۆر بنێت بەسەر دڵەکانتاندا ئایا خدایەک هەیە جگە لە ئەلله ئەو دەستگایانەتان بۆ بهێنێتەوە؟ سەیر بکە و سەرنج بدە چۆن چەندەها نموونە و بەڵگەیان بۆ دەهێنینەوە، پاشان ئەوان هەر ملت جەڕێ دەکەن و ڕوو وەردەگێڕن. پێیان بڵێ، هەواڵم بدەنێ ئەگەر سزا و تۆڵەی خودا کتوپڕ بێ پێشەکی یەخەی پێگرتن، یان بە ئاشکرا نیشانەکانی دەرکەوت و بەرەو ڕووتان هات، ئایا ئەو کاتە هەر قەوم و دەستەی ستەمکاران نییە کە تیا دەچن؟ ئێمە پێغەمبەران بۆ هیچ شتێک نانێرین جگە بۆ موژدەدان نەبێت بۆ ئیمانداران و ترساندن نەبێت بۆ بێباوەڕان. جا ئەوەی ئیمان و باوەڕ بهێنێت و چاکسازی بکات ئەوە نەترس و بیمیان لەسەرە نە غەمبار دەبن. ئەوانەشی کە بڕوایان نەهێنا بە ئایەت و فەرمانەکانی ئێمە سزا و ئازار یەخەیان پێدەگرێت و پێیان دادەچزێت بەهۆی ئەوەی دەردەچون لە فەرمانی خودا ئەی محمد پێیان بڵێ من پێتان ناڵێم گەنجینەکانی خودا لای منە هەروەها لە نهێنی و شاراوەکانیش هیچ نازانم و ئاگادار نیم و پێتان ناڵێم بەڕاستی من فریشتم بەڵکو تەنها شوێنی ئەوە دەکەوم کە بە وەحی و نیگا پێم دەگات هەروەها پێیان بڵێ ئایا کوێر و چاو ساغ وەک یەکن؟ لە ڕاستیدا بێ باوەڕ وەک کوێر وایە کە لە تاریکیدا گیری خواردبێت و لە هەموو تاوێکی ژیانیدا و لە هەموو هەنگاوێکیدا بەتەمای کۆسپ و تەگەرەیە لەولاشەوە ئیماندار بینایە چاو ساغا هەموو شتێکی لا ڕوونە دەزانێت بۆچی هاتووە بۆچی دەژی بەرەو کوێ دەچێت ئایا بۆ بیر ناکەنەوە و تێ نافکرن لەو ڕاستیانە؟ کەواتە بە قورئان ئەوانە ئاگادار و هۆشیار بکە کە دەترسن کۆبکرێنەوە بۆ لای پەروەردگاریان ئەو کاتە کەس نییە جگە لەو پەروەردگارە پشتیوانیان لێ بکات کەسیش نییە تکاکاریان بێت ئەو ئاگادارکردنەوەیە بۆ ئەوەیە ئەوان تەقوا و پارێزکاری بکەن و لە هەوڵی بەدەستهێنانی ڕەزامەندی خودادا بن ئەی محەممەد ئەی ئیماندار، نەکەیت ئەوانە دەربکەیت لە مزگەوت و کۆڕی خودا ناسین کە لە بەیانیان و ئێواراندا لە پەروەردگاریان دەپاڕێنەوە و دەیپەرستن، مەبەستیشیان تەنها ڕەزامەندی ئەوە، حیساب و لێپرسینەوەی هیچ شتێکی ئەوان لەسەر تۆ نییە و حیساب و لێپرسینەوەی هیچ شتێکی تۆش لەسەر ئەوان نییە، دەرکردنی تۆ بۆ ئەو موسڵمانانە دەبێتە هۆی ئەوەی تۆ بچیتە ڕیزی ستەمکارانەوە. ئێمە هەر بەو شێوەیە هەندێکیان بە هەندێکیان تاقی دەکەینەوە کێشە بۆ یەکتر دروست دەکەن دەبنە بەڵا بۆ یەکتر یاخود هەندێک هەژار دەکەین و هەندێک دەوڵەمەند تا بێ بڕوایان بڵێن ئایا ئا ئەوانە خدا ڕێزی لێ ناون لە ناوماندا ئەو هەژار و داماوانە کەی شایستەی ئەوەن خدا هەڵیان بژێرت و هیدایەتیان بدات ئایا خودا زانا نییە بە سوپاسگوزاران؟ کاتێک ئەو کەسانە هاتن بۆلات کە ئیمان بە ئایەت و فەرمانەکانی ئێمەت دەهێنن، تۆ ئەی محەممەد، ئەی ئیماندار، بڵێ، سڵاوتان لێبێت، ئەم مژدەیەشمان بدەرێ کە پەروەردگارتان فەرزی کردووە لەسەر خۆی کە لە ئاقاری ئێوەدا بە ڕەحم و میهرەبان و دلۆڤان بێت. ئەگەر کەسێکتان بە نەفامی بە نەزانی گوناهێکی کرد و لەوەودوا تەوبەی کرد و پەشیمان بۆوە پاش ئەنجامدانی خراپەکە و چاکسازیشی کرد ئەوە با دڵنیا بێت کە پەروەردگار زۆر لێخۆشبوو و میهرەبانە. هەر بەو شێوەیە کە باس کرا بە درێژی بەڵگە و نیشانەکان ڕوون دەکەینەوە تا بە جوانی و ئاشکرا حەق ڕوون ببێتەوە و ڕێبازی تاوانبار و خودا نەناسان دەربکەوێت و بناسرێت. بە بێ باوەڕان بڵێ، بەڕاستی من قەدەغە کراوم لە پەرستنی ئەوانەی ئێوە دەیان پەرستن لە غەیری خودا، هەروەها بڵێ، من شوێن ئارەزووەکانی ئێوە ناکەوم، ئەگەر وا بکەم ئەوە ئیتر بێگومان ئەو کاتە من سەرلێشێواو دەبم و هەرگیز لە هیدایەت دراوان نیم. پێیان بڵێ، چونکە من زۆر دڵنیام و بە بەڵگەوە پەروەردگارم دەناسم و دەیپەرستم، کەچی پێم سەیرە ئێوە باوەڕتان پێی نییە. ئەوەی ئێوە پەلتانە بۆتان پێش بێت لە تۆڵە و سزای خودایی بەدەست من نییە و لای من نییە حکم و فەرمانڕەوایی هەموو شت هەر بەدەست خودایە ئەو زاتە ڕاستی و حەقیقەتەکان دەخاتە ڕوو چاکترین جیاکەرەوەشە لە نێوان حەق و بەتاڵدا پێیان بڵێ ئەگەر بەڕاستی ئەوەی ئێوە پەلتانە لە پێش هاتنی سزای خودایی لای من بوایە و بەدەست من بوایە ئەو کاتە هەموو شت لە نێوانماندا کۆتایی دەهات ئێوە لەناو دەچوون خوداش هەمیشە زانایە بەستەمکاران کلیلی هەموو شاراوەکان و زانینی هەموو نهێنیەکان بەدەست خودایە و هەر لای ئەوە کەس نایان زانێت جگە لەو زاتە هەرچی لەسەر وشکانییە لە گیاندار و بێ گیان و گیا و دار و زیندەوەرانی ورد و درژ لەسەر زەوی و لە توێی خاکدا خودا پێی دەزانێت. هەروەها هەرچی لە دەریاکانیشدا هەیە لە زیندەوەری هەمەجۆر و ماسی سەیر و سەمەرە ئاگای لێیەتی و هیچ گەڵایەک ناکەوێتە خوارەوە خودا پێی نەزانێت. هەروەها دەنکێک یا تۆوێک لە تاریکیەکانی زەویدا نییە ئەو دەنکە چ شێدار بێت یا وشک بێت، هیچ شتێک نییە لە خودا پەنهان بێت و لە لەوح المەحفوظدا یا لە دۆسیە و دەزگای تایبەتدا تۆمار نەکرابێت. هەر ئەو زاتەیە بەشەو خەوتان لێ دەخات و دەتان مرێنێت. لەم ساڵانەی دوایدا زاناکان بۆیان دەرکەوتووە کە خەو جۆرە مردنێکە. هەروەها دەزانێت لە ڕۆژیشدا چ کار و کردەوەیەک ئەنجام دەدەن. هەموو ڕۆژێک ژیانتان پێ دەبەخشێت و پاشان زیندووتان دەکاتەوە بۆ ئەوەی وادەی دیاری کراو کە ڕۆژانی تەمەنتانە تەواو بکرێت و خەوێکی گەورەتان لێ دەکەوێت لەوە دوا گەڕانەوەتان هەر بۆ لای ئەو زاتەیە پاشان هەواڵی ئەو کار و کردەوانەتان پێڕادەگەیەنێت کە کاتی خۆی ئەنجامتان دەدا ئەو زاتە دەسەڵاتداری بێ سنوورە بەسەر بەندەکانیدا، چەندەها فریشتەی چاودێر و تۆمارکەر دەنێرێت بۆ سەرتان هەتا ئەو کاتەی مەرگ دێت و یەخە بە کەسێکتان دەگرێت، ئەو کاتە ئیتر فریشتە ڕەوانەکراوەکانمان گیانی دەکێشن و لە کاتێکدا ئەوان لە کار و کردەوەی خۆیان کەمتەرخەمی ناکەن. پاشان خەڵکی هەموویان گەڕێنرانەوە بۆ لای خودا کە سەروەری ڕاستەقینەیانە، ئاگادار بن کە حوکم و فەرمانڕەوایی هەر بەدەست ئەوە و ئەو زاتە خێرا و لە ماوەیەکی کەمدا لە هەمووان دەپرسێتەوە. ئەی محەممەد، پێیان بڵێ، کێ فریاتان دەکەوێت و ڕزگارتان دەکات لە تاریکییەکانی و وشکانی و دەریادا، کاتێک گیر دەخۆن و بە کەساسی لێی دەپەڕێنەوە، بە نهێنی هانای بۆ دەبەن، پەیمان دەدەن و دەڵێن، سوێن بێت بە خودا ئەگەر لەم تەنگانەیە ڕزگارمان بکەیت، ئەوە بە دڵنیاییەوە دەچینە ڕیزی سوپاسگوزارانەوە. جا لە وەڵامیاندا بڵێ، خودا لەو تاریکییانە و لە هەموو کۆسپێک ڕزگارتان دەکات، کەچی پاشان زۆربەتان هاوەڵ و شەریکی بۆ بڕیار دەدەن. پێیان بڵێ، هەر ئەو زاتە بەتوانایە و دەتوانێت سزای سەختتان لە سەرووتانەوە بۆ بنێرێت یا لەژێر پێتانەوە یاخود بتانکاتە دەستە دەستە و پارچە پارچە و تاڵاوی توندوتیژی هەندێکتان بکات بە گەرووی هەندێکی ترتاندا. تەماشا بکە چۆن چەندەها بەڵگەی جۆراو جۆریان بۆ دەهێنینەوە بۆ ئەوەی ئەوان تێبگەن لەگەڵ ئەوەشدا قەومەکەی تۆ ئەم بەرنامە و قورئانەیان بە درۆ زانی لە کاتێکدا هەر ئەوەیە حەقیقەت و ڕاستی پێیان بڵێ ئەوە ئیتر من دەسەڵاتی ڕزگارکردنی ئێوەم نییە و من پشتیوانی ئێوە نیم ئەگەر خدا بەڵایەکتان بەسەر بهێنێت بۆ هەموو هەواڵێک کە لە قورئاندا هاتووە کات و شوێنی بەدیهاتنی خۆی هەیە لە ئایندەشدا دەیزانن. کاتێکیش ئەوانەت بینی کە دەم لە ئایەتەکانی ئێمەوە دەدەن و دەیکەنە گاڵتەجاڕی خۆیان، ئەوە تۆ پشتیان تێبکە و کۆڕ و کۆبوونەوەیان بەجێ بهێڵە هەتا ئەو کاتەی دەچنە ناو باسێکی ترەوە. کاتێکیش ئەگەر شەیتان لە بیری بردیتەوە کە دوور بکەویتەوە لێیان، جا دوای ئەوەی کە بیرت هاتەوە لەگەڵ قەومی ستەمکاران، دامەنیشە. هەرچەندە تاوانی نەفامان هیچ کار ناکاتە سەر پاداشتی ئەوانەی خودا ناس و دیندارن، بەڵام ئەم هەڵوێستەی پێشوو یاد خستنەوەیە بۆ ئەوەی خۆیان بپارێزن لەو کۆڕ و کۆمەڵانە و یاخییەکانیش دابسڵەچێن. ئەی محەمەد، ئەی ئیماندار، واز لەوانە بهێنە کە ئایینی خۆیان کردووە بە گاڵتە و گاڵتەجاڕ و ژیانی دونیا فریوی داون و سەرلێشێواوی کردوون. یادیان بهێنەرەوە بە قورئان تا کەس تیا نەچێت بەهۆی کار و کردەوەی نالەباریەوە، ئەو کاتە جگەل لە خودا کەس نەبێت پشتیوانی بێت، کەسیش نەبێت تکا کاری بێت، چونکە کابرای خودا نەناس هەرچیەکی ببێت و بیەوێت بیکاتە بارمتەو فیدیەی خۆی لێی وەرناگیرێت. ئا ئەوانە کەسانێکن کە گرفتار بوون و تیاچوون بەدەست کار و کردەوەی نالەباری خۆیانەوە. بۆ ئەوانە خواردنەوە و ئاوی لە کوڵ و سزای بە ئێش ئامادەیە بەهۆی بێ باوەڕبوونیانەوە، ئایا ڕەوایە پەرستن و هانا و هاوار بۆ کەسێک یا بۆ شتێک بەرین کە نە دەتوانێت قازانجمان پێ بگەیەنێت نە زیان؟ ئایا ڕاستە پاشگەز بکرێینەوە دوای ئەوەی خودا هیدایەتی داین؟ ئێمە وەکو ئەو کەسە بین کە شەیتانەکان دەستیان لێوەشاندبێت و شێتیان کردبێت بەسەر زەویدا سەرگەردان بسوڕێتەوە و چەند هاوەڵێکی دڵسۆزی هەبێت بانگی بکەن بۆ ڕێبازی هیدایەت و بە سۆزەوە پێی بڵێن وەرە بۆ لای ئێمە ئەی محەممەد ئەی ئیماندار تۆ بڵێ بەڕاستی من دڵنیام کە هەر ڕێنمویی خوددا ئاینی ئیسلام ڕێنمویی تەواوە ئێمە فەرمانمان پێدراوە کە تەسلیم و فەرمانبەرداری پەروەردگاری جیهانیان ببین بە قسەی شەیتانەکان نەکەین هەروەها فەرمانمان پێدراوە نوێژ و دروشمەکانی بە چاکی ئەنجام بدەن و لە خەشم و قینی خوددا خۆتان بپارێزن ئەو پەروەردگارە ئەوەیە کە هەر بۆ لای ئەو کۆ دەکرێینەوە هەرەوزاتە ئاسمانەکان و زەوی لەسەر بنچینە و بناغەی حەق و ڕاستی دروست کردووە هەر ڕۆژێک هەر کاتێک فەرمان بە نەمان و لەناوچوونی بدات بێ دواکەوتن پێش دێت فەرمان و گفتاری ئەو زاتە هەمیشە ڕاست و بەجێیە و ئەنجام دراوە لەو ڕۆژەی فوو دەکرێت بە سووڕدا دەسەڵات تەنها بۆ خودایە هەر ئەو زانای نهێنی و ئاشکرایە، هەر ئەویش خودایەکی دانا و ئاگایە بە هەموو بەدیهێنراوەکانی. بەسەرهاتی سەدەکانی ڕابردوو بێنەوە یادیان، کاتێک ئیبراهیم بە ئازەری باوکی وت، ئایا ڕاستە چەند بتێک بکەیتە خودا؟ بەڕاستی من دەبینم تۆش و قەومەکەشت لەناو گومڕاییەکی ئاشکرادان. بەو شێوەیەش دەسەڵاتی تۆکمەمان لە ئاسمانەکان و زەویدا نیشانی ئیبڕاهیم دەدەین بۆ ئەوەی بەڵگە بەدەست بێت و لە ڕیزی دڵنیاکاندا بێت. ئینجا کاتێک شەو باڵی کێشا بەسەر ئیبڕاهیمدا، ئەستێرەیەکی گەشی گەورەی بینی، بۆیە وتی، ئاگادار بن، وا دابنێین ئەمە پەروەردگارمە، کاتێک ئەستێرەکەی لێ ئاوا بوو وتی، من شتی لەبەرچاو ونبووم خۆش ناوێت و نایپەرستم. ئینجا کاتێک مانگی بینی هەڵهات، وتی ئاگاداربن، وا دابنێین ئەمەیان پەروەردگارمە، کاتێک ئەویش ئاوا بوو وتی، سوێن بێت بە خودا ئەگەر پەروەردگارم هیدایەتی نەدامایە ئەوە بێگومان لە ڕیزی دەستەی گومڕا کاندا دەبووم، ئینجا کاتێک خۆری بینی هەڵهات وتی، ئاگادار بن، وا دابنێین ئەمەیان پەروەردگارمە، ئەمە گەورەتریشە، کاتێک ئەویش ئاوا بوو وتی، ئەی خەڵکینە، ئەی خزمینە، بەڕاستی من بەریم لەو شتانەی ئێوە کردووتانە بە هاوەڵ و شەریک بۆ پەروەردگار. بەڕاستی من ڕووی خۆم و دڵم لە پەرستندا کردۆتە ئەو زاتەی ئاسمانەکان و زەوی فەراهەم هێناوە. لە کاتێکدا ئەو بە ڕاستی هیدایەتی داوم و ڕێبازی ڕاستی نیشان داوم و ناشترسم لەو شتانەی کە ئێوە دەیکەن بە شەریکی خودا چونکە ناتوانن زیانێکم پێ بگەێنن مەگەر ویستی پەروەردگارمی لەسەر بێت و بیەوێت شتێکم بەسەردا بهێنێت پەروەردگارم بە زانست و زانیاری هەموو شتێکی گرتۆتەوە ئایا ئەوە بیرناکەنەوە و یاداوەری وەرناگرن؟ من چۆن لەو شتانە دەترسم کە ئێوە لە جیاتی خودا دەیانپەرستن و چۆن ئێوە ناترسن لەوەی کە شەریک و هاوەڵتان بۆ خودا بڕیارداوە بەبێ هیچ بەڵگەیەک کە خودا ناردبێتی بۆتان؟ جا کەواتە کام دەستە شایستەی ئەوەیە بێترس و بیم بێت و بە ئاسوودەیی بژی؟ ئەگەر ئێوە دەزانن ئەوە پێم بڵێن. ئەوانەی ئیمان و باوەڕیان هێناوە و ستەم و هاوەڵگەریان تێکەڵ بە ئیمانەکەیان نەکردووە، ئاسوودەیی و هێمنی هەر بۆ ئەوانەیە، هەر ئەوانەش ڕێنمایی کراون. ئەو وتووێژ و لێکۆڵینەوانە بەڵگە و نیشانەی ئێمە بوو، کاتێک بەخشیمانن بە ئیبراهیم لەسەر گەلەکەی و زاڵ بوو بەسەریاندا، قسە و بیروباوەڕی بەسەر قەومەکەیدا سەرکەوت، جا هەر کەسێک بمانەوێت و خۆیشی شایستە بێت چەندەها پلە و پایەی بەرز دەکەینەوە، بەڕاستی پەروەردگاری تۆ دانا و کاربەجێیە و زانایە بە هەموو شتێک. لەوەودوا ئیسحاق و یەعقوبمان پێبەخشی، هەریەک لەوانمان ڕێنموویی کرد، پێشتریش نوحمان ڕێنموویی کردبوو لە نەوەکانی تری ئیبراهیم، داوود و سلیمان و ئەیوب و یوسف و موسا و هارون هاتنە دونیاوە بوونە ڕابەر و چاوساغ بۆ خەڵکی. ئەبو شێوەیە پاداشتی چاکە خوازان دەدەینەوە، نەوەی چاک و پاک و خوداناسیان پێ دەبەخشین. هەروەها زەکەریا و یەحیا و عیسا و ئیلیاس هەر هەموویان لە پاک و چاکان بوون. ئیسماعیل و یەسع و یونس و لوطیش لە هیدایەت دراو و پێغەمبەران بوون هەریەکە لەوانیشمان ڕێزدار کرد بەسەر هەموو خەڵکی جیهانی سەردەمی خۆیاندا هەروەها هەندێک لە باوانیان و نەوەکانیان و براکانیانمان هەڵبژارد و هیدایەت و ڕێنمویمان کردن بۆ ڕێگە و ڕێبازی ڕاست و دروست ئەوەیە هیدایەت و ڕێنموویی خودایی کە هیدایەت و ڕێنمووی هەر کەسێکی پێ دەدات لە بەندەکانی کە شایستە بێت خۆ ئەگەر شەریک و هاوبەش بڕیار بدەن ئەوە هەرچی کار و کردەوەیەکی چاکیشیان هەیە هەمووی پووچ و بێ نرخ دەبێت. ئەوانەی کە ناوبران ئەوانەن کتێبی ئاسمانی و دەسەڵات و فەرمانڕەوایی و پێغەمبەرایەتیمان پێ بەخشیون. جا گەر ئەوانەی باوەڕیان پێی نەبێت لە نەفامان ئەوە بەڕاستی بە کەسانێکی ترمان لە ژیر و هۆشمەندەکان سپارد و بڕوایان پێیەتی و پشتیوانی لێ دەکەن و پێی بێباوەڕ نین ئەو ناوبراوانە ئەو کەسانن کە خودا بەتایبەت هیدایەت و ڕێنموویی کردوون تۆش ئەی محەممەد ئەی ئیماندار، شوێنی هیدایەت و ڕێنموویی ئەوانە بکەوە، هەروەها بەو خەڵکە بڵێ کە من هیچ جۆرە کرێ و پاداشتێکتان لەسەر ڕێنموویی لێداوان ناکەم. ئەم قورئان و بەرنامەیەش کە بە مندا ڕەوانە کراوە تەنها یادخەرەوەیە بۆ هەموو خەڵکی سەر ئەم زەوییە. جولەکە وەکو پێویست قەدری خودایان نەگرت، ڕێزیان بۆ دانەنا، چونکە وتیان خودا هیچ کتێبێکی بۆ هیچ کەس دانەبەزاندووە. پێیان بڵێ، باشە ئەی کێ ئەو کتێبەی دابەزاند کە موسا هێنای بۆتان، لە کاتێکدا نوور و هیدایەتیش بوو بۆ خەڵکی، کەچی ئێوە بەش بەش و پارچە پارچەی دەکەن و ئەوەی بە دڵتان بێت نیشانی خەڵکی دەدەن و زۆریشی دەشارنەوە، بەتایبەت دەربارەی پێغەمبەر و قورئان، هەروەها بڵێ، هەندێک شت فێرکران کە نە ئێوە نە باو باپیرانتان دەتانزانی. پێیان بڵێ، هەر خودا خۆی دایبەزاندووە و فێریشی کردوون. لەوەودا وازیان لێ بهێنە با لە بەتاڵ و نادروستی خۆیاندا ڕۆ بچن و گەمە و یاری بکەن ئەم قورئانە کتێبێکی پیرۆزە دامان بەزاندوە ڕاستی کتێبەکانی پێشوو دەسەلمێنێت بەتایبەت تەوڕات و ئینجیل کە ئەوانیش لەلایەن خوداوە ڕەوانە کراون هەروەها ناردومانە تا شارە دێرینەکە مەکەی پیرۆز و هەموو دەوروبەری داڵتڵەچێنێت و بانگیان بکات بۆ ئیسلام کە دانیشتوانی هەموو گۆی زەوی دەگرێتەوە جا ئەوانەی کە باوەڕ بە ڕۆژی دوایی دەهێنن بڕوا بە قورئانیش دەهێنن و لەسەر نوێژەکانیان بەردەوامن و هەمیشە لە کاتی خۆیدا ئەنجامی دەدەن و دەیپارێزن، کێ لەوە ستەمکارترە کە درۆ بۆ خودا هەڵبستێت و یاخود بڵێت منیش وەحی و نیگام بۆ هاتووە لە ڕاستیشدا هیچی بۆ نەهاتبێت، هەروەها ئەو کەسەش کە وتوویەتی منیش وەک قورئان کتێبێک دادەبەزێنم وەک خودا دایبەزاندووە. خۆ ئەگەر ئەو ستەمکارانە ببینی چۆن لە ئێش و ئازاری سەرە مەرگدا گیرێکیان خواردووە فریشتەکانیش دەستیان لێ دەکەنەوە و لێیان دەدەن و پێیان دەڵێن ئادەی گیانتان بدەن بەدەستەوە دەی ڕۆحتان دەرکەن ئەمڕۆ لە تۆڵەی خوددا نەناسیتاندا سزا و ئەشکەنجەی ڕیسوایی و شەرمەزاری دەدرێن چونکە شتی ناحەقتان بەدەم خوداوە هەڵبەست و خۆتان بە گەورە دەزانی لەبەرامبەر ئایەت و فەرمانەکانی خودا و لووتبەرزیتان نەیدەهێشت باوەڕی پێ بهێنن. لە ڕۆژی قیامەتدا خودای گەورە ڕوو بە خودانەناسان دەفەرموێت، سوێن بە خودا بێگومان ئێوە بەتەنها و تاک تاک هاتوونەتە لامان هەروەکو یەکەم جار دروستمان کردن و هەرچی پێمان بەخشیبوون و بەکارتان دەهێنا بەجێتان هێشتووە لە دوایی خۆتانەوە و ناشبینین لەگەڵتان ئەو کەس و شتانەی کە ئێوە دەتان وت تکاکارن بۆمان و فریامان دەکەون. سوێند بە خودا، بەڕاستی هەرچی پەیوەندییەک هەبوو لە نێوانتاندا پچڕاوە و هەرچی ئومێدتان پێی هەبوو لافتان پێوە لێدەدا لێتان ون بوو. بەڕاستی خودا لەتکەری دەنک و دانەوێڵەیە بۆ ئەوەی بپشکوێنێت و بڕوێت، زیندووش لە مردوو دەردەهێنێت، دەرهێنەری مردووشە لە زیندوو. ئا ئەوەیە خودای پەروەردگارتان، جا ئیتر بۆ کوێ لادەدرێن و بۆ کوێ وێڵ دەکرێن؟ هەر ئەو زاتەیە بەیانیان فەراهەم دەهێنێت و ئاسۆ ڕووناک دەکاتەوە و شەوی کردووە بەهۆی ئارامی و خامۆشی، ڕۆژ و مانگیشی کردووە بەهۆی ڕاگرتنی حیساب، ئەو شتانە هەمووی بە نەخشەی خودای باڵادەست و زانا چێشتراوە. هەر ئەو زاتە ئەستێرەی بۆ فەراهەم هێناون تا ببێتە هۆی ڕێنموویتان لەناو تاریکییەکانی سەر ڕووکاری وشکانی و دەریاکاندا. بەڕاستی ئێمە نیشانە و بەڵگەی زۆرمان لەسەر دەسەڵاتی خۆمان و ڕێکوپێکی کارمان ڕوون کردۆتەوە بۆ کەسانێک کە پێی بزانن و لێی تێبگەن. هەر ئەو زاتە ئێوەی بەدیهێناوە لە تاکە کەسێک، سەردەمێک بەشێکتانی لە پشتی باوکتاندا نیشتەجێ کردبوو، کە گوێزرانەوە بۆ ناو سکی دایکتان، ئەو شوێنە ئێوەی گرتە خۆ تا تیایدا نەشونما بکەن، یاخود بۆ ماوەیەک ئێوەی لەسەر ڕووکاری زەوی دانا، دوایی لە توێیدا شاردنیەوە تا ڕۆژی قیامەت. بەڕاستی ئێمە نیشانە و بەڵگەی زۆرمان لەسەر دروستکردنی ئێوە و دروستکاری خۆمان هێناوەتەوە بۆ کەسانێک کە تێفکرن و وردبین بن. ئەو خودایە زاتێکە کە لە ئاسمانەوە باران دەبارێنێت، دەفەرموێت، جا بەهۆیەوە چرۆ و چەکەرەی هەموو شتێکی پێ دەردەهێنین و شینی دەکەین، ئینجا لاسچی سەوزی لێ پەیدا دەکەین، زنجیرە دانەی سەفتەکراوی لێ دروست دەکەین وەک گوڵە گەنم و چەڵتووک و گەنمەشامی، لە دارخورماش لە هەندێ لق و چڵەپۆپی هێشوی خورما شۆڕ دەبێتەوە، هەروەها باخی هەمەجۆری ڕەز و ترێ، زەیتوون و هەناریش، هەیانە لە ڕواڵەتدا لەیەک دەچێت، هەشیانە لەیەک ناچێت، جا تەماشای بەرەکەی بکەن کاتێک بەردەگرێت، پێدەگات سەرەتا هەندێکی گوڵە و دوایی خۆی هەڵدەپێچێت، ڕەنگ و قەبارەیەک دەگرێتە خۆی، دوای چەند مانگێک قەبارەشی گەورەتر دەبێت، ڕەنگیشی دەگۆڕێت، ئەوسا پێدەگات و تام و بۆنی سروشتی خۆی بۆ دروست دەبێت. بەڕاستی ئا لەو شتانەدا کە ئاماژەی تێدا کرا بۆتان چەندەها بەڵگە و نیشانەی تەواون بۆ کەسانێک کە ئیمان و باوەڕیان دەهێنن بەو بەدیهێنەرەی کە ئاسەواری دەستی قودرەت و بە دەسەڵاتی لە هەموو شتێکدا بەدی دەکرێت. لەگەڵ ئەو هەموو نیشانەی دەسەڵاتداریەدا نەفامان پەری و جنۆکەیان کردۆتە هاوبەش و هاوتای خودا، لە حاڵێکدا هەر خودا دروستکاری پەری و جنۆکەکانە و بە ناحەق کوڕ و کچ دەدەنە پاڵی بێ هیچ جۆرە زانیاریەک گاور دەڵێ عیسا کوڕی خودایە جوو دەڵێ عوزەیر هاوڵگەران دەڵێن فریشتەکان کچی خودان پاکی و بێگەردی و بڵندی بۆ ئەو زاتەیە کە دوورە لەو سیفەتە ناقۆڵا و نادروستانەوە کە ئەوانە خدایی پێ پێناسە دەکەن بێگومانە و زاتە بەدیهێنەری ئاسمانەکان و زەویە لە جوانترین و ڕێک و پێکترین شێوەدا چۆن ڕۆڵی دەبێت خۆ زاتە هاوسری نەگرتووە بەڵکو هەموو شتێکی دروست کردووە بەڕاستی ئەو زاتە بە هەموو شتێک زانایە ئا ئەو خودایە پەروەردگارتانە، جگە لەویش هیچ خودایەکی تر نییە، بەدیهێنەری هەموو شتێکە، کەواتە هەر ئەو زاتە بپەرسن و بەندایەتی تەنها ئەو بکەن، ئەو خودایە ئاگادار و چاودێری هەموو شتێکە. دەزگای بینایی و بۆچوونی ئادەمیزاد ناتوانێت ئەو زاتە ببینێت، زانیاری ئەو خودایە هەموو شتێکی گرتۆتەوە ئاگاداریشە بە هەموو دەزگاکانی بینایی هەر ئەوە وردبین و ئاگایە بێگومان چەندەها بەڵگەی ڕووناکبیرتان لەلایەن پەروەردگارتانەوە بۆ هاتووە جا ئەوەی خۆی ڕووناکبیر بکات و لە ڕاستەکان تێفکرێت و تێبگات و گۆڕانکاری لە بیر و هۆش و ژیانیدا ئەنجام بدات ئەوە هەرخۆی قازانج دەکات ئەو کەسەی چاودن و قێنێت لە ئاستی ڕووناکبیریە خوداییەکاندا و لە ڕاستی لادەدات ئەویش هەر لەسەر خۆی دەکەوێت و خۆی زەرەر دەکات و من واتا پێغەمبەر صلی الله عليه وسلم بە هیچ شێوەیەک چاودێر نیم بەسەرتانەوە هەر بەو شێوەیە ئەی محەممەد ئاەتی جۆرا و جۆرت بۆ ڕەوانە دەکەین لە هەموو بارەیەکەوە دەبا هەر بڵێن خوێندووتە و بە دەرس پێت وتراوە، ئێمە دەمانەوێت بە ڕاستی ڕوونی بکەینەوە بۆ کەسانێک کە بزانن و تێبگەن. تۆ ئەی موحەممەد، شوێنی ئەو بەرنامەیە بکەوە کە لەلایەن پەروەردگارتەوە بە نیگا و وەحی پێت ڕاگەیەنراوە، جگە لەو هیچ خودایەکی تر نییە، گوێ مەدەرێ و پشت هەڵکە لە موشریک و هاوەڵگەران. خۆ ئەگەر پەروەردگارت بیویستایە و شایستە بوونایە هیدایەتی دەدان، هاوەڵگەر نەدەبوون، خۆ ئێمە تۆمان نەکردووەتە چاودێری بەسەر ئەوانەوە و تۆ دەسەڵاتت بەسەریاندا نییە تا بە زۆر هیدایەتیان بەسەردا بسەپێنیت، ئەی ئیمانداران نەکەن جوێن بدەن بەو بت و شتانەی کە نەفامان هاواری لێدەکەن و دەیپەرستن بێجگە لە خودا، نەوەکو ئەوانیش بە ناحەق و بە نەفامی جوێن بدەن بە خودا چونکە ئەوانە نایناسن و قەدری نازانن ئابەو شێوەیە ئێمە بۆ هەر گەل و ئومەتێک کردەوەکەیانمان ڕازاندۆتەوە لەوە دوا گەڕانەوەیان هەر بۆ لای پەروەردگاریانە ئەوسا ئاگاداریان دەکاتەوە بەو کار و کردەوانەی کە دەیان کرد. موشریک و هاوەڵگەران سوێندی گەورەیان بە خودا دەخوارد کە سوێند بێت ئەگەر موعجیزەیەکیان بۆ بێت ئەوە بێگومان باوەڕی پێ دەهێنن. پێیان بڵێ، بەڕاستی هەموو بەڵگە و موعجیزەکان تەنها لە لای خودایە و بە دەست ئەوە. جا ئێوە چوزانن، چونکە لەوانەیە ئەو داخوازی و موعجیزە و بەڵگانەشیان بۆ پێش بهێنین هەر باوەڕ ناهێنن. ئەو کاتە دڵ و چاوەکانیان هەڵدەگێڕینەوە لە نێوان جۆرەها لێکدانەوە و ئەگەردا، هەروەکو چۆن یەکەم جار لە سەرەتاوە باوەڕیان نەهێنابوو بە دەسەڵاتی بێ سنووری خودا و ئەم هەموو موعجیزە بێ شومارە کە دەوری داون، ئێمە جارێ وازیان لێ دەهێنین تا لە ستەم و سەرکەشی خۆیاندا سەرگەردان بن و ڕۆ بچن، بۆ کوێ دەچن لە دەستمان دەرناچن. خۆ ئەگەر داخوازیی هاوەڵگەرانمان جێبەجێ بکردایە و بەڕاستی ئێمە فریشتەمان دابەزاندنایە بۆ لایان و مردووەکان قسەیان لەگەڵدا بکردایە، هەموو شتێکشمان لەبەردەمیاندا کۆ بکردایەتەوە نەدەبوون بە بڕوادار و بڕوایان نەدەهێنا مەگەر خودا بیەوێت بەڵام زۆربەیان نافامن و نازانن بیرناکەنەوە و تێنافکرن هەتا ئەمڕۆش گا پەرست و شەیتان پەرست و بتپەرستان هەرماون هەیانە خاوەنی بڕوانامەی بەرزیشن بەڵام لە ڕووی ئاینداریەوە لەو پەڕی دواکەوتن و کۆنەپەرستیدان هەر بەو شێوەیە کێشمەکێشمی ئیمانداران و خودا نەناسان بەردەوامە جا بۆ هەموو پێخەمبەرێک بۆ ئیماندارانیش دژمنێکمان لە شەیتانەکانی ئادەمیزاد و پەری سازاندووە کە بەردەوام قسەی زل و ڕازاوە دەدەن بە گوێی یەکدا و خۆیان و خەڵکی پێ سەرگەردان و گومڕا دەکەن خۆ گەر پەروەردگارت بیوستایە نەیان دەتوانی شتی وا بکەن دەوازیان لێ بهێنە لەگەڵ ئەو درۆ و دەلەسەیەی کە هەڵی دەبەستن بۆ کوێ دەچن لە دەست سزای خودایی ڕزگار نابن. هەروەها بەو قسە جوان و بریقەدارانە ئەیاندا بە گوێی یەکدا بۆ ئەوەی ئەوانەی باوەڕیان بە قیامەت نییە دڵی بدەنێ و پێی ڕازی بن و بۆ ئەوەی ئەو تاوانانە بکەن کە ئەوان بەردەوام دەیکەن. ئایا ڕەوایە بۆ منی پێغەمبەر، بۆ منی ئیماندار، جگە لە خودا کەسێکی تر بکەمە حەکەم و دادوەر؟ لە کاتێکدا ئەو زاتە کتێبی پیرۆزی خۆی کە قورئانە بۆ دابەزاندوون کە هەموو دروست و نادروستێکی تێدا جیا کردۆتەوە. ئەوانەشی کە کتێبی ئاسمانیان پێداون لە گاور و جوو چاک دەزانن بەڕاستی ئەو قورآانە لەلایەن پەروەردگارتەوە بەڕاست و ڕەوا دابەزێنراوە کەوابوو ئیتر تۆ هەرگیز مەچۆرە ڕێزی گوماندار و دوو دڵانەوە فەرمان و فەرموودەکانی پەروەردگارت ئەی محەممەد لەو پەڕی ڕاستی و دادپەروەریدا بە ئەنجام گەیشتووە هەرگیز شتێک نییە بیان گۆڕێت هەر ئەویش بیسەرە بە گوفتاری هەمووان، زانایە بە هەموو نهێنی و ئاشکرایەک. خۆ گەر فەرمانبەردار و ملکەچی زۆربەی خەڵکی سەر زەوی بیت، ئەوە لە ڕێبازی خودا وێڵت دەکەن، چونکە شوێنی هیچ شتێک ناکەون جگە لە گومان و تەنها گۆترەکاری دەکەن. بەڕاستی پەروەردگاری تۆ چاک زانایە بەوەی کە کێ لە ئایین و ڕێبازی ئەو وێڵ و گومڕا دەبێت و هەر خوداش زانایە بەوانەی کە هیدایەت و ڕێنموویی وەردەگرن. جا بخۆن لەو زیندەوەرە سەربڕاوانەی کە ناوی خودا لە کاتی سەربڕینیاندا براوە. ئەگەر ئێوە باوەڕتان بە ڕێنموونی و ئایەتەکانی خودا هەیە، بسم اللە، اللە اکبر، پێویستە لە کاتی سەربڕینی ماڵاتدا بوترێت. بەڵگەتان چییە کە لە گۆشتی ئەو ئاژەڵانە ناخۆن کە ناوی خودا براوە لەسەریان لە کاتی سەربڕینیاندا؟ لە کاتێکدا بەڕاستی ئەوەی حەرام کراوە لەسەرتان خودا بۆی جیا کردوونەتەوە مەگەر ناچار بکرێن بۆی، بەڕاستی زۆربەیان خەڵکی سەرگەردان و گومڕا دەکەن بەهۆی ئارەزووەکانیانەوە نەک بەهۆی زانستەوە، هەر لە خۆیانەوە شت حەرام دەکەن، بێگومان پەروەردگارت خۆی چاک ئەو کەسانە دەناسێت کە دەست درێژکارن و خۆشیان و خەڵکیش لە سنوور دەترازێنن. ئەی گروی ئیمانداران! وازبهێنن لە هەموو گوناه و هەڵەیەکی ئاشکرا و نادیار، لەو گوناهانە بەدوور بن کە بە دڵ و دەروون دەکرێت، هەروەها لەوانەش کە بە دەم و دەست و ئەندامەکان دەکرێت. بەڕاستی ئەوانەی گوناه و تاوان ئەنجام دەدەن لە ئایندەدا سزا و تۆڵەی گوناه و تاوانەکانیان یەخەیان پێدەگرێت. لەو ئاژەڵە سەربڕاوانەش مەخۆن کە ناوی خودا لە کاتی سەربڕینیاندا نەبراوە و بەڕاستی ئەوە لادان و گوناهە. دڵنیابن کە شەیتانەکان شت دەخەنە دڵی لایەنگرەکانیانەوە تا موجادەلەتان لەگەڵ بکەن و بەرگری لە بەتاڵیان بکەن جا ئەگەر ئێوە فەرمانبەرداری ئەو هاوەڵگەر و شەیتانانە بن ئەوە بێگومان مانای وایە ئێوەش موشریک و هاوەڵگەرن. ئایا ئەو کەسەی کە مردوو بوو بەهۆی بێباوەڕیەوە ئینجا بەهۆی ئیمانەوە زیندوومان کردەوە و نور و ڕووناکیەکمان بۆ ساز کرد لە ژیانیدا کە قورئانە لەناو خەڵکیدا پێی دەڕوات و هەڵسوکەوتی پێدەکات هاندەرێتی بۆ هەموو چاکەیەک و دەیگێڕێتەوە لە هەموو خراپەیەک ئایا ئەو کەسە وەکو ئەوە وایە کە لە ناو تاریکیەکاندا گیری خواردوە و لێی دەرناچێت هەروەها ئابوو شێوەیەک کە دەبینرێت ئەو کار و کردەوەی کە دەیکەن بۆیان ڕازێنراوەتەوە. ئابۆ شێوەیە لە ناو هەموو شار و شارۆچکەیەکدا گەورەترینی تاوانباریانمان باڵا دەست کردوە تا پیلان و تەڵەکە بگێڕن تیایدا بێ ئەوەی بزانن کە هیچ فێڵ و تەڵەکەیەکیش ناکەن بە زیانی خۆیان تەواو نەبێت لە کاتێکدا هەست بەوە ناکەن پیلان دژی خۆیان دەجێڕن و بەسەر خۆیاندا دەشچێتەوە بەڵام هەستی پێ ناکەن چونکە غافڵ و بێ ئاگان کە بەرەو لێواری مرگ هەنگاو هەڵدەگرن و لە سزای پەروەردگار دەرباز نابن بێباوەڕان کاتێک ئاەتێکی قورآانیان بۆ بێت دەڵێن ئێمە هەرگیز باوەڕ ناهێنین هەتا وێنەی ئەوەی کە بۆ پێغەمبەران هاتووە بە ئێمە نەبەخشرێت. خوا زانایە بەو شوێن و دڵ و دەروونەی کە شایستەیە پەیامی خۆی تێدا دابنێت. لە ئایندەیەکی نزیکیشدا ئەوانەی کە تاوانیان کردووە لەلایەن خوداوە سووکی و ڕیسوایی و بێنرخی یەخەیان پێدەگرێت. هاوڕێ لەگەڵ سزای پڕ ئێشدا لە پاداشتی ئەو پیلان و تەڵەکەیەدا کە دەیان گێڕا. جا ئەو کەسەی خێری تێدا بێت و خودا بیەوێت هیدایەتی بدات ئەوە سینەی ساف و پاک و ئامادە دەکات بۆ ئاینی ئیسلام ئەو کەسەشی خودا بیەوێت گومڕای بکات ئەوە دڵی دەگوشێت و سنجی تون دەکات و هەناسەی سوار دەبێت هەروەک ئەوەی بەرەو ئاسمان بەرز بێتەوە چۆن تووشی تەنگەنەفەسی و دڵەتەپێ و خوێن بەربوون دەبێت ئا بەو شێوەیە خودا گومڕایی و پیسیی هاوەڵگەری لەسەر دڵی ئەوانە دادەنێت کە باوەڕ ناهێنن. ئا ئەم قورئانە ڕێگە و ڕێباز و بەرنامەی پەروەردگاری تۆیە کە ڕاست و دروستە. بێگومان ئێمە هەموو بەڵگە و فەرمانەکانمان ڕوون کردۆتەوە بۆ کەسانێک کە یاداوەری وەردەگرن. ئەوانە بەهەشتی پڕ لە ئاشتی و هێمنیان بۆ ئامادەیە لای پەروەردگاریان. هەر ئەو زاتەش پشتیوان و خۆشەویستیانە بەهۆی ئەو کار و کردەوە چاکانەی کە ئەنجامیان دەدا. ڕۆژێک دێت خودا هەمووانیان کۆدەکاتەوە و بە خەشم و قینەوە دەفەرموێت، ئەی دەستەی پەرییەکان، بەڕاستی ئێوە زۆر کەستان لە ئینسانەکان گومڕا کرد. لەولاشەوە گوێ لە مشتەکانیان لە خەڵکی نەگبەت و ڕەنجەڕۆ دەڵێن، پەروەردگارا، هەندێکمان سوودمان لە هەندێکیان وەرگرت، سوودی ئینسانەکان ڕابواردن سامان کۆکردنەوە بوو. سوودی پەریەکانیش پێڕی خۆیانیان زۆر کرد بە گومڕاکردنی خەڵکێکی زۆر ئێستاش ئەوەتە گەیشتونەتە ئەو کات و ساتەی تۆ بۆ دیاری کردوین خداش فەرمووی مادام وایە ئەم ئاگرە جێگەتانە نەمرن تێیدا مەگەر خدا ویستی لەسەر بێت بە سزایەکی تر سزایان بدات بەڕاستی پەروەردگاری تۆ ئەی محەممەد ئەی ئیماندار دانا و زانایە هەر بەو شێوەیەش ستەمکاران دەکەینە پشتیوان و خۆشەویست و هاوکاری یەکتر بەهۆی ئەو کار و کردەوانەی کە دەیان کرد. لە ڕۆژی قیامەتدا خودا دەفەرموێت، ئەی دەستەی پەری و ئینسان، ئایا پێغەمبەرانتان لە خۆتان بۆ نەهات، کە ئایەتەکانی من و ڕووداوەکان بەسەرتاندا بخوێننەوە و ئاگادارتان بکەن و بتانترسێنن لەوەی کە ئەم ڕۆژەتان بۆ پێش دێت؟ هەموو بە یەک دەنگ دەڵێن، ڕاستە، ئێمە خۆمان شایەتی لەسەر خۆمان دەدەین، بەڵام ئەوانە کاتی خۆی ژیانی دنیا سەری لێ شێواندن و هەڵی خەڵەتاندن و شایەتیان لەسەر خۆیاندا کە بەڕاستی کاتی خۆی بێ باوەڕ بوون. ئەو ناردنی پێغەمبەرانە بۆ ئەوەیە چونکە پەروەردگاری تۆ نەیکردووە بە عادەت کە لە ناوبەری شار و شوێنەکان بێت بە ناحەق لە کاتێکدا خەڵکەکەی غافڵ و بێ ئاگابن و پەیامی خودایان پێ ڕانەگەێنرابێت بۆ هەر یەکێک لە بێ باوەڕ و موسڵمان چەندەها پلە و پایە هەیە لە پاداشتی کردەوەکانی، پەروەردگاریشت بێ ئاگا نیە لەو کار و کردەوەی کە دەیکەن، پەروەردگاری تۆ زۆر دەوڵەمەند و بێ نیازە، هەروەها خاوەنی سۆز و میهرەبانیشە، ئەگەر بیەوێت ئەوا ئێوە لادەبات و لەناوتان دەبات، هەرچی و هەر کەسیشی مەبەست بێت دوای ئێوە جێنشینی دەکات، هەر وەکو ئێوەی لە نەوەی کەسانێکی تر هێنایە کایەوە. بەڕاستی ئەو بەڵێنانەی کە دەتاندرێتێ دەربارەی قیامەت و لێپرسینەوە بەڕێوەیە و بێگومان هەر دێت و ئێوە دەستەوسانکەر نین، ئەی محەممەد، پێیان بڵێ، ئەی قەوم و هۆزم، چیتان بۆ دەکرێت ئەنجامی بدەن لەسەر شێوازی خۆتان؟ ئەوە بەڕاستی منیش بەردەوامم لەسەر کاری خۆم لە هەوڵ و تێکۆشان بۆ هیدایەت و ئیمان چونکە لە ئایندەدا دەزانن کە سەرنجامی ماڵی قیامەت بۆ چێ دەبێت دڵنیاش بن کە ستەمکاران سەرفراز نابن ئەو هاوەڵگەر و نەفامانە هەندێک لەوەی کە خوددا دروستی کردووە لە بەروبوومی کشت و کاڵ و ماڵاتیان کردووە بە بەشی خوددا وتویانە ئەمە بەشی خدایە بە خەیاڵی خۆیان هەندێکی تریشیان جیاکردوتەوە وتویانە ئەمەش بۆ بتەکانمانە جا ئەوەی بۆ بتەکانیان بڕیاریان داوە ئەوە بە خوا ناگات واتا قبوڵ و پەسند نییە ئەوەش کە بە خەیاڵی ئەوان بۆ خدا بڕیاریان داوە ئەوە دەگەیشتە لای بتەکان و بۆ ئەوان بوو ئای کە دادوەریەکی خراپ و نادروست دەکەن وەک ئەو دابەشکردنە دوور لە دادوەریە بت و پەرستراوەکانیان کوشتنی منداڵەکانیان بۆ زۆربەی هاوڵگەران جوان و ڕازاوە کردبوو نەفامانی عەرب کچانیان زندە بەچاڵ دەکرد بۆ ئەوەی لەناویان بەرن و ئاینی یەکتاپەرستیان لێ بشێوێنن خۆ ئەگەر خودا بیویستایە ئەوە نەیان دەتوانی کاری وا بکەن ئازادی لێ دەسەندنەوە کەوابوو وازیان لێ بهێنا خۆیان و ئەو درۆ و دەلەسەیەی کە دەیکەن هەوڵگەران بە بڕیاری نادروستی خۆیان دەیانوت ئەمانە چەند ماڵات و کێڵگەیەکن قەدەغە کراون کەس لێیان ناخوات مەگەر ئێمە بمانەوێت و ڕازی بین هەندێک ماڵاتی تریش حەرام کرابوو پشتیان بۆ سواری و بۆ بار بەکاربهێنرێت ماڵاتێکی تریش هەن ناوی خدای لەسەر نابن ناوی بتەکان دەبن لە کاتی سربڕینیاندا ئەم کارەیان درۆ هەڵبەستن بوو بەدەم خوداوە گوایە بەم کارەیان ڕازیە بێگومان خدا لە ئایندەدا تۆڵەی هەمۆشتانیان لێدەسێنێت کە بەنا حەق هەڵیان دەبە نەفامیەشی تر کە پەیڕەوی دەکەن ئەوەیە دانوت هەرچی لەسکی ئەم ماڵاتانەدا بێت لە بەچکە و کۆرپەلە تایبەتە بۆ نێرینەکانمان و حرام کراوە لە هاوسەرانمان خۆ ئەگەر بە مردارەوە بووی بەچکەیەک یان کۆرپەلەیەک بوو ئەوا هەمووان تێیدا هاوبەشن و پیاوان و ئافرەتان لێی دەخۆن لە ئایندەدا خدا پاداشتی ئەم هەموو سنوورە خۆکردانە و باس و خواس و پێناسانیان دەداتەوە چونکە بەڕاستی خدا حەکیم و دانا و کار بەجێە و زانا و ئاگادارە بە هەموو شتێک دەیەوێت هەموو هەڵسوکەوتی خەڵکی ڕێک و پێک بێت. بەڕاستی ئەوانەی کە منداڵەکانی خۆیان بە ناحەق و ناڕەوا و نەزانی و نەفامی کوشت زەرەریان کرد. هەروەها زەرەریان کرد ئەوانەی ئەوەی خودا پێی بەخشیبوون خۆیانیان لێ بێ بەش کرد و لەناویان برد. هەمووشی بەهۆی درۆ و هەڵبەستنەوە بەدەم خوداوە، بەڕاستی ئەوانە گومڕا بوون و هیدایەت دراو نەبوون. خودا هەرەو زاتەیە کە باخاتی بەرزی لق و پۆپداری بەرپا کردووە و باخاتی نزمی پەرش و بڵاویشی بەدی هێناوە و خورما و کشتوکاڵی جۆراو جۆریش کە شێوە و قەبارە و ڕەنگ و تام و بۆنیان لە خواردندا جیایە لە زەیتون و هەناری لەیەکچوو، هەروەها لەیەکنەچوو، بخۆن لە بەروبوومەکەی کاتێک دەیگرێت و ڕۆژی چنین و دروێنە مافی هەژارانی لێبدەن و زیادەڕەوی مەکەن، چونکە خودا لە سنووردەرچووان و زیادەڕەوانی خۆش ناوێت. هەر خودا هەندێک لە ماڵاتی بۆ ئێوە ڕاهێناوە کە بۆ باربردن بەکاریان دەهێنن، لە خوری و مووی هەندێکی تریان فەرش و ڕایەخ دروست دەکەن و بۆ سواریش هەندێکی تریان بەکاردەهێنن، دەبخۆن لەو ڕزق و ڕۆزیەی کە خودا پێی بەخشیون نەکەن شوێن هەنگاو و نەخشە و پیلانەکانی شەیتان بکەون چونکە بەڕاستی ئەو دوژمنێکی ئاشکرای ئێوەیە. خودای گەورە هەشت جوت ماڵاتی بۆ خزمەتی ئادەمیزاد دروست کردوە لەمەڕ جوتێک و لە بزنیش جوتێک، ئەی محمد بەو نەفامانە بڵێ کە هەر لە خۆیانەوە شت حەرام دەکەن ئایا خواردنی گۆشتی نێرەکانی حەرام کردووە یان مێیەکان یان ئەوەی کە لە سکی مێیەکاندا هەیە ئەگەر ئێوە ڕاز دەکەن و بەڵگەیەکی زانستیتان هەیە بۆمان ڕوون بکەنەوە هەروەها لە وشتر جووتێک و لە ڕەشە وڵاخیش جووتێک دووبارە پێیان بڵێ ئایا خواردنی گۆشتی نێرەکانی حرام کردووە یان مێیەکان یان ئەوەی کە لە سکی مێیەکاندا هەیە یاخود ئێوە وا دیارە شایەت بوون و لەوێ بوون کاتێک خودا بڕیاری بەو جۆرەی بۆدان جایتر چێ لە وستەم کارترە کە درۆی بەدەم خودداوە هەڵبەستووە تا بەبێ زانست خەڵکی سەر لێ شێواو بکات بەڕاستی خوددا هیدایەتی دەستەی ستەمکاران نادات ئەی محەممەد پێیان بڵێ، من نابینم و دەستم ناکەوێت لەوەی کە وەحی و نیگام بۆ کراوە هیچ خواردنێکی حەرامکراو لەسەر ئەو کەسەی کە بیخوات مەگەر خواردنی مردارەوە بوو یان خوێنێکی ڕژێنراو یان گۆشتی بەراز بەڕاستی ئەو قەدەغە کراوە هەر پیسە یاخود ماڵاتێک کە لە سنووری شەرع دەرچوبێت لەسەر بڕینەکەیدا بەوەی کە ناوی غەیری خدای لەسەر برابێت جا کەسێک ئەگەر ناچار کرا بەهۆی گرانی یان زۆر لێکردن لە کاتێکدا داواکار و دەرچوو نەبێت و بەردەوام نەبێت و دووبارەی نەکاتەوە ئەوە بەڕاستی پەروەردگاری تۆ لێ خۆش بوو میهرەبانە بۆ بڕوادارانی ناچار لەسەر ئەوانەشی کە بوونەتە جوولەکە هەرچی زیندەوەری چڕنووکدارە حەراممان کرد و لە گۆشتی ڕەشەوڵاغ و لە بزن و مەڕیش پیوەکەمان لێ حەرام کردن مەگەر ئەوەی کە بە بڕبڕاگەی پشتیانەوە بێت یاخود ئەوەی دەوری ڕیخۆڵەیانی دابێت یان ئەوەی تێکەڵی ئێسقان بووبێت ئەو حرام کردنانە بەهۆی لادان و ستەمیانەوە تۆڵەیەک بوو لێمان سەندن بەڕاستی هەر ئێمە ڕاستگۆین تا جوولەکە خۆیان بناسن و بزانن کە ئەم قورئانە فەرموودەی خودایە و ئاگادارە بە هەموو شتێکیان ئەی پێغەمبەر جا گەر باوەڕیان پێ نەکردیت ئەوە بڵێ کە پەروەردگارتان خاوەنی ڕەحمەت و میهرەبانی فراوان و بێ سنوورە ئەگەر باوەڕ بهێن و لە پیلان و تەڵەکە بەدوور بن لێتان خۆش دەبێت هێزی خەشمی خوددا لە دەستەی ستەمکاران بەرگری ناگرێت لە دەرەنجامی بێباوەڕیان لەمەودوا موشریک و هاوەڵگەران دەڵێن، ئەگەر خودا بیویستایە هاوەڵمان بۆ بڕیار نەدەدا، باوباپیرانیشمان موشریک نەدەبوون، هیچ شتێکیشمان لە خۆمان حەرام نەدەکرد. ئەمانە هەمووی قسەی بەتاڵە و هەرگیز خودای گەورە زۆر لە کەس ناکات بۆ باوەڕهێنان یان بێباوەڕی. هەر بەو شێوەیە ئەوانەی پێش ئەمانیش درۆ و بوختانیان هەڵدەبەست هەتا تووشی بەڵای ئێمە بوون و سزای ئێمەیان چەشت پێیان بڵێ ئایا هیچ زانیاری و زانستێکی خواییتان لەلایە تا نیشانمان بدەن و بۆمان دەربخەن ئێوە شوێنی هیچ شتێکی تر ناکەون جگەل لە گومان و ئێوە هیچ شتێکی تر ناکەن مەگەر ئەوە نەبێت کە درۆ دەکەن ئەی پێغەمبەر پێیان بڵێ کەوابوو هەر بۆ خودایە خۆی بەڵگەتێر و تەواوەکان، جا ئەگەر بیویستایە ئەوە هەمووتانی بە تەواوی هیدایەت دەدا و بە ناچاری هەمووان بڕوادار دەبوون، بەڵام ڕێزی لێگرتوون و سەرپشکی کردوون. پێیان بڵێ، ئادەی ئەو شایەتانەتان بهێنن کە شایەتی دەدەن بە ڕاستی خودا ئەم شتانەی حەرام کردووە، خۆ ئەگەر ویستیان شایەتی بدەن ئەوە تۆ لەگەڵ ئەواندا مەبە و شوێنی ئارەزووی ئەوانە مەکەوە کە باوەڕیان بە ئاەت و فەرمانەکانی ئێمە نەکردووە و شوێن ئارەزووی ئەوانەش مەکەوە کە باوەڕ بە ڕۆژی دوایی ناهێن و ئەوانەش کە هاوتا بۆ پەروەردگاریان دادەنێن ئەی محەممەد پێیان بڵێ خەڵکی ناوەرن با ئەو شتانەتان بۆ بخوێنمەوە کە پەروەردگارتان حرامی کردووە لەسەران یەکەمیان ئەوەیە کە هیچ شتێک نەکەن بە شەریک و هاوەڵ بۆی دووهەمیان ئەوەیە کە چاک ڕەفتار بن لەگەڵ دایک و باوکتاندا سێهەمیان منداڵانی خۆتان لەبەر برسێتی و نەداری مەکوژن چونکە ئێمە پەکتان ناخەین ڕسق و ڕۆزی ئێوەش و ئەوانیش دەدەین چوارەمیان نزیکی گوناه و تاوانەکان مەکەون چ ئەوەی کە ئاشکرا بووە و چ ئەوەی کە شاراوە و پەنهانە بووە پێنجەمیان، هیچ کەسیش مەکوژن کە خودا حەرامی کردوە مەگەر بە حەق نەبێت، ئەوەی کە خوێندمەوە بۆتان خودا فەرمانی پێ کردوون بۆ ئەوەی ژیر و هۆشمەند بن. شەشەمیان، نزیک ماڵ و سامانی هەتیو مەکەون مەگەر بە چاکی و لە قازانجی نەبێت، هەتا ئەو کاتەی گەورە دەبێت و بە تەواوی پێدەگات حوتەمیان کێشان و پێوان بە ڕێک و پێچی بەکاربهێنن بە دادگەری ئەنجامی بدەن و فێڵی تێدا مەکەن جا ئێمە داخوازی لە کەس ناکەین مەگەر بە گوێرەی توانای خۆی نەبێت هەشتەمیان کاتێکیش قسە و گفتارتان کرد ئەوە دادوەر بن و لایەنی ناحەق مەگرن ئەگەر خزمی نزیکیش بێت نۆهەمیان، وەفا بکەن بەو پەیمانەی کە دەیبەستن لەگەڵ خودادا و بەو بەڵێنەی کە بە پەروەردگاری دەدەن، ئەو شتانەش پەروەردگارتان فەرمانی پێداون بۆ ئەوەی یاداوەری وەربگرن. بێگومان ئەمەی کە باسکرا ڕێبازی منە کە ڕاستە، دە ئێوەش شوێنی بکەون. دەیەم، شوێنی ڕێچکەکانی تر مەکەون چونکە جیاتان دەکاتەوە لە ڕێبازی خودا، ئەوەش پەروەردگارتان فەرمانی پێکردوون بۆ ئەوەی خوداناس و پارێزکار بن. دوای ئەو دە ئامۆژگارییە یادتان دەهێنمەوە، پاشان کتێبی تەوراتمان بە موسا بەخشی بۆ ئەوەی ناز و نیعمەتی تەواو بڕێژین بەسەر ئەو کەسەدا کە بە چاکی پیادەی دەکات و جیاکەرەوە و ڕوونکەرەوەی هەموو شتێک بێت و ڕێنمووی و میهرەبانیش بێت. بۆ ئەوەی ئەوانە باوەڕی دامەزراو بهێنن بە گەیشتنەوەیان بە پەروەردگاریان بۆ لێپرسینەوە و پاداشتی کار و کردەوەیان. ئەم قورئانەش کتێبێکی پیرۆزە دامان بەزاند بۆ سەرجەم خەڵکی لە هەموو کات و شوێنێکدا، دە ئێوەش شوێنی بکەون و خۆتان لە یاخی بوون دوور بگرن بۆ ئەوەی ڕەحمتان پێ بکرێت، نەک بڵێن، بەڕاستی کتێبی ئاسمانی هەر بۆ دوو دەستەی گاور و زوو پێش ئێمە دابەزێنراوە، لە کاتێکدا بێگومان ئێمە لە خوێندنەوە و لێکۆڵینەوەی کتێبەکانیان بێ ئاگاین و نەخوێندەوارین. یان نەک بڵێن، ئەگەر بەڕاستی ئەو کتێبە بۆ ئێمە داببەزێنرایە ئەوە ئێمە لەوان چاکتر پەیڕەویمان دەکرد. جا بێگومان خۆ ئەوەتا ئێوەش بەڵگەی ئاشکرا و قورئانی ڕەوانتان لەلایەن پەروەردگارتانەوە بۆ هاتووە هاوڕێ لەگەڵ هیدایەت و ڕەحمەت و ڕێنموویدا کەچی باوەڕی پێناهێنن. جا کێ لەوە ستەمکارترە کە بڕوای بە ئایەت و فەرمانەکانی خودا نەهێناوە و بە فێڵ و پیلان ڕووی خەڵکیان لێ وەردەگێڕێت لە ئایندەیەکی نزیکدا تۆڵە لەوانە دەسێنین کە ڕووی خۆیان و خەڵکیش وەردەگێڕن لە ئایەتەکانی ئێمە و بە سزای تونند و پڕ ئێش و ئازار گرفتاریان دەکەین بەهۆی ئەوەی ڕووی خۆیان و خەڵکیان وەردەچەرخاند لە ئاینی خوددا. ئایا ئەوانە چاوەڕێی هیچ شتێک دەکەن جگە لەوەی کە فریشتەی گیانچەشانیان بۆ بێت یان پەروەردگارت خۆی یەکسەر بێت بێ چەند و چوون یان هەندێک لە نیشانەکانی پەروەردگارت دەربکەوێت کە بەڵگەیە لەسەر بەرپابوونی قیامەت لە ڕۆژی هاتنی هەندێک لە نیشانەکانی پەروەردگارت وەکو هەڵهاتنی ڕۆژ لە خۆرئاوا ئەو کەسەی ئەو ڕۆژە ئیمان و باوەڕ دەهێنێت ئەو ئیمان و باوەڕی سوودی بۆی نابێت ئەگەر پێشتر ئیمانی نەهێنابێت یان کردەوەی چاکی هاوڕێ لەگەڵ ئیمانەکەیدا ئەنجام نەدابێت پێیان بڵێ چاوەڕێ بکەن بزانین خدا چیتان بەسەر دەهێنێت ئێمەش چاوەڕوانین بەڕاستی ئەوانەی ئاینەکەیان بەش بەش کردو بوونە دەستە دەستە و پارچە پارچە بڕوایان بە هەندێکی قورآن هەیە و هەندێکی تری پشت گوێ دەخەن ئەوە لە هیچ شتێکدا تۆ لەوان نیت بەڵکو تۆ لەوان بەریت بەڕاستی ئەوانە کار و باریان بۆ لای خودایە و تۆڵەی لادانیان لێ دەسێنێتەوە، لەوە دوا هەواڵی هەموو ئەو کار و کردەوانەیان پێ دەدات کە ئەنجامی دەدەن. ئەوەی بە یەک خێر و چاکەوە هاتبێت ئەوە دەچەندانەی چاکەکە پاداشتی بۆ هەیە، ئەوەشی بە گوناه و هەڵەیەکەوە هاتبێت ئەوە پاداشت نادرێتەوە جگە بە ئەندازەی تاوانەکەی نەبێت و ئەوانە ستەمیان لێ ناکرێت. ئەی محەممەد، پێیان بڵێ، بەڕاستی من پەروەردگارم هیدایەت و ڕێنمووی کردووم بۆ ڕێگە و ڕێبازی ڕاست و دروست. ئاینێک کە ڕاگری ژیانی خەڵکە، ئەویش ئاینی ئیبڕاهیمە کە دوورە لە هەموو لادان و ناڕێکیەکەوە و ئەو هەرگیز لە ڕیزی موشریک و هاوەڵگەراندا نەبووە. ئەی پێغەمبەر، ئەی ئیماندار، بڵێ، بەڕاستی نوێژ و حەج و دروشمەکانی و سەرجەم چاکە و بەندایەتیم هەروەها ژیان و مردنم تایبەتە بۆ خودای پەروەردگاری جیهانیانەوە، ئەو زاتە هیچ هاوەڵ و هاوبەش و شەریکێکی نییە و من بەوە فەرمانم پێدراوە و من یەکەم کەسی موسڵمانانم. هەروەها بڵێ، ئایا ڕەوایە من جگە لە خودا بگەڕێم پەروەردگارێکی تر بکەمە پەروەردگاری خۆم لە کاتێکدا کە ئەو زاتە خاوەن و پەروەردگاری هەموو شتێکە هیچ کەسێک هیچ گوناهێک ناکات لەسەر خۆی نەکەوێت هیچ کەسێک باری گرانی تاوانی کەسی تر هەڵناگرێت لەوە دوا گەڕانەوەتان هەر بۆ لای پەروەردگارتانە اینجا هەواڵی هەموو ئەو شتانەتان پێدەدات کە جیاوازی و کێشەتان تێدا هەیە خودا هەر ئەو زاتەیە کە ئێوەی کردووە بە جێنشینی گەلانی ڕابردوو لەم زەویەدا چەندەها پلەوپایی هەندێکتانی بەسەر هەندێکی ترتاندا بەرز کردوتەوە لە ڕووی زانستی یا سامان یا هەرچیەکی تر بۆ ئەوەی تاقیتان بکاتەوە بەوەی کە پێی بەخشیون دڵنیاش بە کە پەروەردگاری تۆ لە تۆڵەسەندنەوەدا خێرایە لەوانەی کە لە تاقیکردنەوەکەدا دەرناچن بێگومان ئەو زاتە لێخۆشبووە و میهرەبانیشە بۆ سەرفرازان.